ڕێزی خۆت بگرە و خۆتت خۆش بوێ دوور لە خۆبا گەورە زانین و ئامانجێک بۆ خۆت دیاری بکە. چەندین جۆر لە خۆگرنگی پێدان هەیە کە گەشەکردنی کاریگەریەکی گەورە لە سەرباری دەرونی مرۆڤ هەیە. نمونەی ئەو کەسانەی بە خۆیان سەرسامن ئەوەیە کە گەورە هونەرکارێک هەلی ئەوەی پێ بدرێ کە خەڵات بکرێ و لا بەشێکی هونەریشدا ڕێگەی بۆ بکرێتەوە بخوێنێ بەڵام ئەم خوێندنە هیچ چێژێکی بۆی نابێ تا ئەو کاتەی هونەر وەک ئەمڕازێک بەکاربهێنێ هەروەها هیچ شتێکی تر چێژی پێ نابەخشێ گەر لەبارەی پەسن پەسنکردنی خۆیەوە نەبێ بەم شێوەیە بە شکست و بێئومێدی کۆتایی پێدێ و کەوێتە بەر ڕێژنەی ڕەتکردنەوە، لەبری دۆخی تێڕامان و قبوڵکردنی، بەهەمان شێوە ئەو چیرۆکخوانانەی کە خۆیان دەکەنە پاڵەوانی چیرۆکەکان و ڕۆڵی گەورە بە خۆیان ئەبەخشن و بە شان و باڵی خۆیاندا هەڵئەدەن بەم شێوەیە هەر کارێک مادە خاوەکەی ئەم بیرۆکەیە بێ شکست چاوەڕوانێتی. هەموو ئەو نەهامەتیانەی کە لە یەک لە دوای یەک تووشی گەورە دەسەڵاتداران دەبێ هۆکارەکەی دزەکردنی هەستی خۆ بە گەورە زانینە بۆ ناو دڵیان و لە بری گرنگیدان بە کۆمەڵگا تەنها گرنگی بە خۆیان ئەدەن ئەو کەسەی خەمەکانی لەوەدا کۆ بێتەوە کە دونیا پێی سەرسام بێ هەرگیز ناگاتە مەرامەکەی تەنانەت ئەگەر پێشی بگا دڵخۆش نابێ چونکە غەریزەی ئادەمی هیچ کات دەست لە دەروون هەڵناگرێ و دواتریش کەسی خۆبەزلزانی خوازیاری پێ سەرسامبوون لە کۆتادا تووشی کۆمەڵێک ڕەفتارەبێتەوە کە سنووردارییەکەن لە پێشکەوتن بەرەو هەمان ئامانج ئەمەش هاوشێوەی هەمان ئەو کەسەیە کە هەستکردن بە تاوانی بەسەردا زاڵە. بەم شێوەیە گەر لووتبەرزی سنوور یاسایی خۆی تێپەڕاند ئەو چێژانە دەکوژێ کە خاوەنەکەی بۆ گەیشتن بە لووتکە لە ڕێگەی هەوڵەکانیەوە بەدەستیەخا دواتریش پەرە بە خەمەکانی ئەدا و بێوار ئەبێ و چارەسەرەکەیشی ئەوە ئەبێ کە مرۆڤ خۆی ڕابهێنێ بۆ ئەوەی توانایی و بەهرەکانی خۆی بناسێ و ئەمەش نایەتەدی تەنها لە ڕێگەی چالاکیەکی تەواو گونجاو نەبێ لەگەڵ حەزەکانی ئەوەی کە زیادەڕۆیی دەکا لە چێشتنی هێز و تکاش دەکا ترسناک بێ جیاوازە لەوەی کە حەزی بە سۆز و خۆشەویستی هەبێ. زۆرینەی گەورەکانی مێژوو لەم جۆرەیانەن، ئەمەش بەهۆی ئەوەی خۆشویستنی هێز هاوشێوەی لووتبەرزی ڕەگەزێکی بەهێزە لە سروشتی مرۆڤەکاندا و وەردەچەرخێ بۆ ڕەگەزێک کە نەهامەتی بەدوای خۆیدا ئەهێنێ. بە تایبەت گەر کەڵەکە بوو یاخود هاوکات بوو لەگەڵ ناهەست پێکردنی تەواوەتی بە ڕاستییەکان، ئەمەش مرۆڤ شێتۆکە یان گەمژەکە، ئەگەر پێکەوە هەردوو دۆخەکەیش بەسەردا نەسەپێ، ڕەنگە کەسێکی ساویلکە نەختێک بەختەوەر بێ لە هەندێک بۆچوونیدا، بەڵام بەختەوەرییەکەی جۆرێکە هیچ ژیرێک پێی قایل نابێ. ئەڵێن ئەسکەندەری گەورە لە هەمان ئەو جۆرە شێتۆلکانە بووە کە سەرباری ئەوەی خاوەنی چەندین بەهرە و توانایی وەها بووە کە هێزی بەدیهێنانی خەونە شێتانەکانی پێ دەبەخشی و گەر بەدیشی نەهێنایە شێتتر دەبوو، ئەم کەسە خاوەنی خەونێکی وەها بووە کە بوارەکەی لە خۆگرتەی گەشەی کار و سەرکەوتنەکانی بووە، هەر کە بۆی دیارە کەوت گەورەترین شار داگیرەکە خۆی وەها پیشانەدا کە ئەم خودایە و ئەم زیادەڕۆییەشی دڵشادییە کرد زیادەڕۆییکردنی لە خواردنەوە و زوو هەڵچوونەکانی و خۆ بە پیرۆز زانینی هەموو ئەمانە ئاماژە بوون بۆ ئەوەی کە هەرگیز خۆشبەخت نەبووە. خوازیاری هێز و دەسەڵات هەمیشە لە بنچینەدا گیرۆدەی جۆرێک لە کەمییە جا ئاوەزدار بێ یان شێتۆکەش بێ. ناپلیۆن لە خوێندنگەکەیدا زۆری ناڵاند بە هۆی خۆ بە کەم زانینی لە بەرامبەر هاوڕێ دەوڵەمەندەکانی. پاش چەند ساڵێک لەوەی ڕێگەی درا بە هەموو ئەوانەی فەڕەنسایان بەجێهێشتووە بگەڕێنەوە، زۆر شادومان بوو بەوەی بینی هاوەڵەکانی لە پێشیدا سەری بۆ دادەچەمێنن. بەڕاستی جۆرێک لە هەستی نامۆیی لە هەناودا بووە لەو کاتەدا، بەڵام وەهای لێ کرد سەر بە پاشاکان شۆڕ بکا، پاش ئەوەی سەری بە هاوڕێ دەوڵەمەندەکانی شۆڕ کرد و ئەنجامەکەیشی ئەوە بوو کە دوورخرایەوە بۆ دوورگەی سانت هێلانا. حەزکردن لە بەختەوەری لە ژیانی تاکەکاندا پێویستە بۆ بەختەوەری. لایەنێکی دیکە لە ئەمڕۆژەماندا باوە مرۆڤ وا هەست دەکا گزی لێ کراوە و هیچ هەوڵێک نادا بۆ خۆ قایلی کردنی یان ویژدانداری، بەڵکو حەزی لە دەربەدەریە و تیشکە خاتە سەر لەبیرکردن و خوەگرێ بە ڕابواردنەوە واتە هەوڵەدا ژیانی کەم خەوشدار بێ یان بە زیندەیەتی. زۆر خواردن جۆرێکە لە خۆکوشتنی کاتی و ئەو بەختەوەریی لێیەوە سەرچاوە دەگرێ جۆرێکە لە خەم و بەختەوەریی نەرێنی، بە جۆرێک ئاماژەیە بۆ وەستانی هەستکردن بە کڵۆڵی بۆ ماوەیەکی دیاریکراو. خوازیاری خۆپەسەند و ویستەری هێزیش باوەڕی وەها دەبێ کە بەختەوەری کارێکی ئاسان دەستکەوتووە و بۆ بەدەست گەیشتنیشی ڕێگەی هەڵەی گرتووە، بەڵام ئەو کەسەی هەستەکانی سڕ کردووە جا بە هەرچییەک بێ و دەستی هەڵگرتووە لە هەموو جۆرە ئومێدێک، یەکەمین شتێک لەم دۆخەدا بۆ ئەم کەسە، ڕابگەیەنێت، قایلکردنیەتی بەوەی کە بەختەوەری ویستراو واتە وروژاندنی حەزەکانی بە بەختەوەری، چونکە خەمبارەکان دەست دەگرن بە ڕاستی خۆیانەوە و باوەڕ بەوە ئەهێنن کە ئەم دۆخەیان هیچ چارەیەکی نیە، ڕێگەشیان بۆ چارەسەری ئاڕاستەکردنیانە بۆ چارەسەر. کەسانێک هەن لە خۆیانەوە کڵۆڵی قبوڵ دەکەن پاش ئەوەی ڕێگەی بەختەوەری ئاشنا بن، مەگەر کە کەمینەیەک لەوان نەبێ. کەسی ژیر بەقەد ئەوەی دۆخەکە ڕێگەی پێدا چێژ لە بەختەوەری دەبینێ و گەر زانی بە تێپەڕاندنی سنوورێکی دیاریکراو بیرکردنەوەکانی سەرچاوەی ئازارە بن بۆی ئەوا ئاڕاستەکەی دەگۆڕێ بۆ تێڕامان لە شتێکی تر ئاوەز کۆت لەسەر بەختەوەری دانانێ جا بیانووەکانی ڕابوونی ئەم ڕایە هەرچییەک بێ تەنانەت ئەوانەی خەمەکانیان بەسەر بۆچوونەکانیاندا دەسەپێنن وەکوو ئەوە وایە کە گالیسکە بخەنە پێش ئەسپەکەیانەوە لە کاتێکدا خەمەکانیان لە ڕاستیدا دەگەڕێتەوە بۆ هۆکارێک کە بەریان ناکەوێ کەچی ئاراستەشیان دەکا بۆ سەرقاڵبوون بە لایەنە ناپێویستەکانی ژیانەوە، ئەم سەرقاڵبوونەیان بە خەمەکانی ژیانەوە ئەنجامی کڵۆڵییانە نەوەک هۆکارێک بێت بۆی. نەک لەم ڕووەوە کە سامانێکی زۆرتان بەدەستهێناوە تەنها لەبەرئەوەی کە ئێوە وەها باوەڕ و ئەندێشەیەکتان هەڵبژاردووە. ستیڤان کاوی دەڵێ قورسترین شەڕ و پێکدادان لە بوارەکانی ژیانی ڕۆژانەدا لە ڕاستیدا لە گۆڕەپانی دەروونی ئێمەدا ڕووەدا کە بە ڕواڵەت ئارامە. ئێمەی مرۆڤ هاتووینەتە دنیا ڕێک وەک کتێبێکی کراوە و سادە و نەنووسراو. دەبێ چارەنووسی خۆت دیاری بکەیت، خۆت نەک کەسی تر. کێ دەتوانێ ئەم کارە بکا؟ بۆچی ناچاری چارەنووسی خۆت دیاری بکەی؟ داهێنەری دەرەنجامی خۆت بی، لەگەڵ خۆت ئامادە و چوارچێوە پێدراو نەهاتوویتەتە دنیاوە. هەر وەک دەنک لە دایک بوویت و دەتوانی هەر لە شێوەی دەنک دا بمێنیتەوە و بمری، بەڵام دەتوانی گوڵ بیت و چەکەرە بکەی. دەتوانی درەخت بیت و گەشە بکەی. تەنها یەک گۆشە لەم جیهانەدا هەیە کە ئێواتوانن تیایدا لە پێشکەوتنی خۆتان دڵنیابن ئەو شوێنەش ناخی خۆتانە ژمارەیەکی زۆر لە ئێمە وا سەیری خۆمانەکەین کە بێسوود و بێبەهاین و توانای پێشێشکردنی هیچمان نییە بەم جیهانە لە باتی سەرکردایەتی پەیڕەوکردن هەڵدەبژێرین لە باتی بوێری خۆبوون و داهێنان و نوێگەری لەڕێی گوزارشتکردن لە خۆ هاوڕەنگ دەبین و بەم شێوەیە خۆمان لەدەست دەدەین و بەم کارە جیهان تووشی نەبوونی خود دەکەین. ئەم دنیایە سەرگەرمکەرە، توانای ڕۆڵگێڕان تیایدا بە پەیبردن بە بەهاکەیەوە سنووردارە. هەتاو گەرمی بە گیایەک دەبەخشێ کە سەری لە ژێر خاک دەرهێنابێ. لەبیرت نەچێ کێشە و گرفتەکان وەک سەگ وەهان ئەگەر لێیان هەڵبێین بەدوامانەکەون، بەڵام ئەگەر پەلاماریان بدەین هەڵدێن. مرۆڤ زادەی هەلومەرجەکان نییە، بەڵکو ئافرێنەری دۆخەکانە. گەورەترین شکست لەدەستدانی ئیمانە. چاکەکان ئەو کەسانەن کە دەڵێن خوایە گیان پشت بە تۆوە بەستم. فەرامۆشی مەکە ئەگەرەتەوێ سەربکەوی ئامادەبە تا لەم ڕێدا نەفسی خۆت بشکێنی، لێبڕان هەمیشە جێگرەوەیەکی گونجاوە بۆ تواناکان. خواستن بە مانای مەیل لێبوون، ئارەزووکردن و ئومێدەواربوون نییە، بەڵکو بە مانای کارکردنە. ئەمە وزەی خەیاڵکردنە کە شارەکانی ڕووناک کردوەتەوە و کەشتیەکانی بۆ فەزا ناردووە. هەروەک زەڕەبین بن هەموو هێزێکتان لە خاڵێکدا چڕبکەنەوە. ئەڵێن کەسێکی خراپەکار لە کاتی مەرگدا چاوی بە فریشتەی دەرگاوانی دۆزەغەکەیەوە و فریشتەکە پێیەڵێ تەنیا کارێکی باشت کردبێ ئەو کارە ڕزگارت دەکا و باش بیر بکەرەوە. کابرا بە بیری دێتەوە کە جارێک لە ناو دارستان پیاسەی کردووە و جاڵجاڵۆکەیەکی لە سەر ڕێگاکە بینیوە بۆ ئەوەی پێی پیانەنێ ڕێگەی خۆی لا داوە. فریشتەکە زەردەخەنەیەک ئەکا و لەم کاتەدا داوە جاڵجاڵۆکەیەک لە ئاسمانەوە دابەزێ تاوەکو مۆڵەتی سەرکەوتن بە بەهەشتی پێ بدا. حوکمدراوەکانی تریش کەڵکیان لە داوە کە وەرە وەرەگرن و دەستدەکەن بە سەرکەوتن، بەڵام کابرا لە ترسی پچڕانی داوەکە گەڕێتەوە و ئەوانی تر بۆ خوارەوە پاڵەنێ و هەر لەو کاتەدا داوەکە ئەپچڕێ و کابرا گەڕێتەوە بۆ دۆزەخ. لێرەدا ئەبیستێ کە فریشتە کە پێیەلێ مایی شەرمەزارییە کە خۆپەرستی تۆ هەمان تاکە خێری تۆی کرد بە شەڕ. نۆرمان وینسنت پیل دەڵێ کاتێک خودا مرۆڤ دەپێوێ مەترەکە لەسەر دڵی دادەنێ نەک لەسەر سەری. کاروباری ئەم گۆی زەویە بە باشی بەڕێوە ناچێ و زۆریش ناخایەنێ جگە لەوەی تەواو بە شێوەی هەسارەیەک لە بۆشایی ئاسماندا سەیر بکەین و هەموو مرۆڤەکان وەکوو یەک و خاوەن هێژایی هاوبەش ببینین.